چاپکراوێکی بە نرخی نێو کتێبخانەی کوردیە کتێبێکی واڵایە سەبارەت بە خودی نووسەر و بیرەوەریەکانی و خۆشەویستی وڵات و گەلێشتی تر. داخستانی من پڕاوپڕی پەند و دەی نەستەق و حیکایەتی خۆش و بەسەرهاتی خەمناک و بیر و باوەڕی بەرزە دەربارەی مانای ژیان. بە کورتی بڵێین ئەم کتێبە پڕێتی لە شیلەی میهرەبانی و مرۆڤایەتی. ئەڵقەی بیست و نۆیەم. پیاو پێویستی بە کتێبە تا خۆی بناسێ پێویستی بە کتێبە تا خەڵک بناسێ گەلی بێکتێب وەکو پیاوی چاو بەسراوە وایە دنیای پێنابێنرێ وەکو پیاوی بێ ئاوێنە وایە ڕووی خۆی پێنابێنرێ وشەی تیخی ئاواری دوومانای هەیە کاوڵەمەڕ و کتێب دەڵێن دەبێ هەموو کەس سەری خۆی و پەپەخای سەر ئەو سەرەی بپارێزێ. پەپەخا لە کەوڵەمەڕ دروست دەکرێ، سەدان ساڵ بوو سەری چیاییان کتێبێکی نەنووسراو بوو. کۆگای زمانمان، مێژوومان، ڕۆمان و چیرۆکمان کەلەپوور و ڕەوشتمان بوو کە سەراپای بیری خەڵکە. سەدان ساڵ بوو، کەڵەمەڕ ئەم کتێبە نەنووسراوەی کە سەری چیاییانە و لەبارەی داغستان ئەدەپاراست و گەرمی دەکردەوە و بەرگریی لێ دەکرد. زۆر شت ماوەتەوە بۆمان هاتووەتە خوارەوە. بەڵام زۆر شتیش لە ڕێگادا لەبیر کراون و هەرگیز جێگەیان پڕ نابێتەوە. هەندێ پەڕەی ئەم کتێبە وەکوو قارەمانان لەناو ئاگری شەڕدا لەناو چوون، چونکە پەپەخە گوللە و شمشێری، پێ ناگەڕێتەوە کەچی ئەوانەی دی وەک ئەو ڕێبوارە بەدبەختانەی هەڵەتە دەبن ئاوا زریان شەپڕێوەیان دەکا دەکەونە ژێر هەرەسی ڕنوە بەفر لە هەڵەمووتێکدا هەڵدەدێرێن جەردە و ڕێگر دەیانکوژن. ئەوەی ون ببێ و لەبیر بچێ خەڵکی لە هەموو شتێکی بە چاکتر دەزانن. ئەگەر تۆ شعرێک بخوێنیتەوە و دێڕێکی لێ لەبیر بکەی ئەو دێڕە لە هەمووان گرنگتر دیارە. کە مانگایەکی مردوو دێتەوە یاد، دڵنیای کە باشترین و چەورترین شیری پێ دەهەوی. باوکی مەحموود. یەک سندووقە نووسینی کوڕە شاعیرەکەی سووتاند. دڵنیا بوو کە شیعر بوو. کوڕە قەت چاکە نەکردووەکەی بەرەو ڕووخان برد. ئێستا هەموو کەس لەو بڕوایەدایەن باشترین بەرهەمی مەحموود ئەوەیە کە فەوتاون. با تیرای کە گۆرانی گوتبا هەرگیز دووپاتی نەدەکردەوە. بە زۆری لە زەماوەندا کاتێ هەموو لامەس دەبوون، گۆرانی دەگوت. ئەم گۆرانیانە نەپارێزراون ئێستا هەموو کەس دەڵێن ئەمانە باشترین گۆرانی بوون. ئیرچی کازاک لە بارەگای شامخاڵدا زۆر گۆرانی چڕی بەڵام کەمیان لە دیوارە بڵندەکانەوە پەڕینەوە لای خەڵک. ئیرچی کازاک خۆی گوتویەتی. هەر گۆرانیەکی حەزت لێیە بیچڕە نە شام خاڵێک تێدەگات و نە کەرێ دەڵێن ئەو گۆرانیە ونبوانەی ئێرچی کازاک باشترین گۆرانی ئەو بوون نە دەنگی پاندوری سوتاومان بۆ هاتە تۆخوارێ و نە ئاوازی ئەو چەند گورانەی فڕێ دراونەتە ناو روبار ئەمڕۆش من تازی بۆ هەموو بزر و مردویەک دادەگرم بەڵام کە ئەوە دەبیسم و دەخوێنمەوە کە بۆمان ماوەتەوە دڵم گۆرانی دەڵێ و منی سوپاسی ئەو هەموو چیاییە هەژارانە دەکەم کە کتێبە بەهادار و نەناسراوەکانیان پێگەیاندوین. ئەم چیرۆک و گۆرانیانە بەم کتێبانەی ئەمڕۆ لەسەر کاغەز نووسراونەتەوە دەڵێن، ئێمەی نەنووسراو سەدان ساڵ بەناو لافاو و گەرداودا سەرمان هەڵگرتووە و بۆ ئێوە هاتووین، ئاخۆ ئێوە، کە هێندە بە جوانی چاپکراون و بەستراون، بە نەوەی داهاتوو دەگەن، هەروەها دەڵێن، دەبینین داخۆ کامیان پارێزەری ڕاستەقینەی کتێبانە، کتێبخانە و کۆگای کتێب یان دڵی بنیادەم؟ زۆر شت لەبیر دەکرێ، لە سەد دێر یەکێک دەمێنێ، بەڵام ئەم دێڕە سەردەمێکی زۆر دەژی. زۆر جار گوتوومە لە ڕۆژگاری دێریندا گەلێک کۆرپە لەسەر پشتی لانک دەمردن. ئیمام فەرمانی بە برینداران کرد خۆیان باوێنە ناو ڕووبار. پیاوی سەقەت سوودیان نەبوو، شەڕیان پێ نەدەکرا، بەڵام دەبا خواردنیان بدرێتی. ڕۆژگار گۆڕراوە. کۆرپە بە دختۆر و داو و دەرمان گەورە دەکرێن، بریندار تیمار دەکرێن، پەلی دەستکرد لێ دەنرێنەوە. گەلێک ئەم گۆڕانانەی بەسەر دابێ پێی دەڵێن گەلی شارستان و پێشکەوتوو. بەڵام ئاخۆ بیری سەقەت و شعری لاواز و سۆزی نیوەگیان و گۆرانی تازە کوورەش هەمان شتیان بەسەر نایە؟ هەموو شتێک لە نێو کتێباندا دەمێنێتەوە. هەموو شتێک! دەخرێتە سەر کاغەز، هەموو شتێک لە کتێبخانان هەڵدەگیرێ و دەپارێزرێ. دەڵێن پەیڤی سەر زار دەفەوتێ، هی نووسراو دەمێنێ. با بەو ئومێدە بین قسەکەمان لێ نەبێتە پێچەوانە. بەڵام وانەزانی من دژی کتێب و نووسینم. ئەمانە وەکو ئەو ڕۆژە وان کە لەسەر شاخان هەڵاتبێ و ڕووناکی بە نێو دۆڵدا بڵاو بکاتەوە و تاریکی و نەزانی بڕەوێنێتەوە دایکم چیرۆکی ڕێوی و باڵندەی بۆ گێڕامەوە هەبوو نەبوو باڵندەیەک هەبوو لەسەر درەختێکا دەژیا هێلانەیەکی مکوم و گەرمی هەبوو بێچوەکانی تێدا بەخێو دەکرد هیچ لە گۆڕێدا نەبوو تا ڕۆژێکیان ڕێویەک چووە ژێر درەختەکە و هەڵی کردە گۆرانی دەبینم لەسەر درەختی من هێلانەت لەسەر چڵێک هەڵناوە ئەگەر ئێستا بێچووەکم نەدەیتێ بۆ ئەوەی واز لەوانی دی بێنم ئەم درەختە بە تەورەکەم دەبڕمەوە و هەرچی بێچووت هەڵێناوە هەڵیان دەلوشم باڵندەی دایکانە بۆ ئەوەی درەخت و هێلانەکەی بپارێزێ بۆ ئەوەی بێچووەکانی دی بپارێزێ بچووکترین زەڵنەقوتەی بەڕێویەکە بەخشی. بۆ ڕۆژی دوایی دیسان ڕێویەکە هاتەوە و هەمان گۆرانی چڕی باڵندەکە ناچار بوو بێچوویەکی دی بکاتە باڵاجیێڕ تاوای لێهات ماوەی تازیداگرتنی نەما یەک لە دوای یەک بێچووەکانی فەوتان هەر ڕۆژەیەکێک باڵندەکانی دی بە دەردیان زانی لە شەقەی باڵیاندا هاتن لای و پرسیان مەسەلە چییە؟ باڵندەی گەمژە بۆی گێڕانەوە و باڵندە ژیرەکانیش گوتیان سوچی خۆتە تۆ باڵندەیەکی کەودەنی مێشک بۆشی کە ڕێوی فێڵباز هاات هەرچی گوت پێت بڕوا کرد ڕێوی چۆن دەیتوانی دار ببرێتەوە تەنیا ئەگەر کلکی بەکاربێنایە نەی دەتوانی دەست بداتە بێچووەکانت ئەگەر بە کلکی پێیان بگەیشتە. بەڵام ڕێوی هیچ ئاگای لەم کەین و بەینە نەبوو دیسانەوە هاتەوە بۆی باڵندەکە بترسێنێ و هەڕەشەی لێ بکە داوای بێشوویەکی دی لێ کرد گوتی درەختەکە دەبڕمەوە و هەموو بێشووەکان دەکوژم بەڵام ئەو هەڕەشە و گوڕەشەی باڵندەکەیان تۆقاندبوو ئەم جارە بەبێ نرخیان تێگەیشت و وەڵامی دایەوە ئەم درەختە ڕەجی لە زەوی داکوتاوە خۆت مەگن خێنە بێڵێک بێنە و هەڵی کۆڵە، ئەم درەختە قەڵایەکی شوورەبەندە، جا تەورێک بێنە و بکەوە کار، دەتەوێ بە هێلانەی بەرزم بگەی، کەواتە پێپلکەیەک بێنە و وەرە تاقی بکەوە. بەم جۆرە ڕێوییەکە ناچار بوو بە برسێتی بڕوات و ئیدی نەگەڕایەوە. باڵندەکەش تا ئێسە بە شادومانی ڕادەبوێرێ و بێچووەکانی بەخێو دەکات. بێچووەکانی گەورە دەبن و گۆرانی دەخوێنن. داخۆ داغستان لەبەر دواکەوتن و نەزانینەوە چەند بێچووی لەدەست چووە. پیاو پێویستی بە کتێبە تا خۆی بناسێ، پێویستی بە کتێبە تا خەڵکیش بناسێ. گەلی بێکتێب وەکو پیاوی چاو بەستراوە وایە دونیایی پێ نابینرێ، وەکو پیاوی بێ ئاوێنە وایە ڕووی خۆی پێ نابینرێ. ڕێبوارەکان لەبارەی ئێمەوە نووسیویانە، چیایی نەزان و دواکەوتوون، ئەم وشانە ڕاستیان پتر تێدایە تا لووتبەرزی و دوژمنداری. بێگانەیەک نووسیویە ئەمانە وەکو منداڵی بە کەڵەش وان، دوژمنەکانمان گوتوویانە خوێندەواریان نییە، دەتوانین سوود لەمەوە وەربگرین. جەنراڵێکیش گوتوویەتی، ئەگەر ئەم گەلە هونەری شەڕکردنیان بزانیایە کەس نەیدەوێرا دەستیان لەبەر ڕاست بکاتەوە چیاییەکان دەڵێن وای ئەگەر لەگەڵ ئەم زانستەی ئەمڕۆ نەبەردی حاجی مراد و بەهرەی حاجی مەحمودمان دەبوو جارێکیان حاجی مراد لە شامیلی پرسی ئیمام ئیمام ئێمە بۆ دەبێ ڕاوەستین دڵمان دەجۆشێ خەنجەری دەبانمان بەدەستەوەیە چاوەڕوانی بۆ چییە با بۆ پێشەوە مل بنێین و ڕێگای خۆمان بکەینەوە ئیمامیش گوتی هێواش هێواش حاجی مراد پەلە نەبێ ڕووباری بەڵەز قەت ناگاتە دەریا پرس بە کتێب دەکەم و ئەویش تێم دەگەیەنێ کتێب حیکمەتی هەیە ئەویش گوتی، ئیمام، دەشێ کتێبی تۆ حیکمەتی تێدا بێ، بەڵام ئەوەی ئێستا پێویستمان بێ ئازاییە و ئەویش بە سەر شەمشێری تیژ و پشتی ئەسپەوەیە. ئیمامیش گوتی، کتێبیش دەشێ ئازا بێ. کتێب پیتە. دێڕە. پەڕەیە، پەڕە کاغەزێکی پانە، بەڵام ئاوازی وشە و گۆرانی زمان و بیری تێدایە. منی تێدایە کە نووسیومە، خەڵکی دی تێدایە کە من دەربارەم نووسیون، ئەوانەش کە دەربارەی خۆیان نووسیوە، گەرمایی هاوین و زریانی زستان و ڕووداوی دوێنێ و خەونی ئەمڕۆ و کردەوەی بەیانی تێدایە. مێژووی جیهانیش وەکو ژیانی هەر کەسێک دەبێ بکرێتە دوو بەش. پێش کتێب و پاش کتێب. ماوەی پێشەوە شەوە، ماوەی پاشەوە ڕۆژی ڕووناکە. یەکەم دۆڵێکی تەنگ و تاریکە، دووەم دەشتێکی پانە یان تەپکە شاخە. باوکم دەیگوت، مادام مێژوو بەهۆی نەزانینەوە ئەو ماوە دوور و درێژەوە بە توندی سزای داوین بەڕاستی دەبێ نەزانین تاوان. دوو سەردەم بە کتێب و بێ کتێب لە سەردەمی ئێستا مەنا کتێب زوو دەکەوێتە بەردەستی خەڵک خەڵک کە تازە پێدەگرێ و فێری ڕۆیشتن دەبێ کتێب پێدەگات بەڵام کتێب کاتێک هاتە داغستان کە تەمەنی هزار ساڵ بوو ڕاستی داغستان درەنگ فێری خوێندن و نووسین بوو سەدان ساڵ بوو ئاسمان لاپەڕەیی چیاییان بوو، ئەستێرە پیتیان بوو، هەوری تار مەرەکەبدانیان بوو، باران مەرەکەبیان بوو، زەوی کاغەزیان بوو، درەخت و گیا و گۆڵیش پیتی سەر کاغەزەکە بوون و چیاکانیش داهاتبوونەوە سەر ئەم لاپەڕەیە بۆ ئەوەی بیخوێننەوە. تیشکە سوورەکانی خۆر قەڵەم بوون و مێژووی ئێمەیان بە گەلێ. هەلەوە لەسەر شاخان دەنووسی. لەشی پیاو مەرەکەبدانی بوو، خوێنی مەرەکەب بوو، خەنجەری پێنووس بوو، کتێبە نووسراوەکەش کتێبی مردن بوو. هەموو کەس لە زمانی دەگەیشت و پێویستی بە وەرگێڕان نەبوو. چەوساندنەوەی ئافرە مەرەکەبدانی بوو. فرمێسکی مەرەکەب بوو. سەرینی لاپەڕە بوو. کتێبەکەش کتێبێ ئازار بوو، بەڵام کەم کەس خوێندیانەوە، چونکە ژنە چیایی. فرمێسکەکانی خۆی پیشان نادات. کتێب نووسین ئەمانە ئەو دوو گەنجینەیەن کە ئەو وەختەی قاسیدی خوا زمانەکانی پێبەخشین لەبیر کرابوون کتێب پەنجەرەی واڵایی خانون بەڵام ئێمە لە ناو چۆرە دیوار دانیشتوین دەمانتوانی لە پەنجەرانەوە دەشتی هەرا و دەریای بێپایان و کەشتی ئاجیباتی بەردەم پیلان بەدی بکەین ئێمە کۆ باڵندانە بووین کە زستان بمێنەوە و دەنوک لە پەنجەرە بدەن و بەدوای گەرماییدا بگەڕێن. لێوی چیاییەکان وشک و بەبار بوو، چاویان برسی و داگیرساو بوو. ئەگەر بمانتوانیایە کاغەز و قەڵەم بەکاربێنین ئەوەندە بە زۆری خەنجەرمان بەکار نەدەهێنا. ئێمە هەرگیز لە زینکردنی ئەسپ و بازدانە سەر خانەی زین و هەڵکتانە مەیدانی شەڕ دوانەکەوتووین. بۆ ئەمە کەس چەل و کەڕ و کوێر نەبووە. کەچی لە فێربوونی ئەم پیتە ورد و بە چاو بێ نرخانە زۆر دواکەوتوین کاتێکیش کە بیر لەنگ دەبێ هیچ تاقمێکی پسپۆری ئونوستوس کۆڵ داد نادەن. 1500 ساڵ بەر لە ئێستا میسرۆپ ماشتۆتزی جەنگاوەرێکی بەناوبانجی ئەرمەنی ئەو بیرەی بۆ هات کە نووسین لە چەک بەهێزترە ئەوە بوو ئەلفوبێی ئەرمەنی دانا چوومە ماتێندران کە دەستنووسی کۆنی تێدا هەڵگیراوە. لەوێ زۆرم بەزەی بە داغستانە هاتەوە کە هەزار ساڵی بێ کتێب و نووسین لە دەست چوو. مێژوو بە ناو بێژنگی زەمانەدا ڕۆیشت و بێجگە لە گۆرانی و ڕەوشتی بێ متمانە هیچ دەوسی لێ بەجێ نەما. ئەویش دەم بە دەم و دڵ بە دڵ هاتووەتە خوارێ. لە حقایەتان زەمانی کۆن کۆنمان دێتەوەیە لە حقایەتەکانی دایکم یەکێکم لەبیرە چیاییەکی نەبەر لە گوندێکدا هەبوو ئیشی مردانی دەکرد ڕۆژێ لە ڕۆژان خانی زۆردار بانگ کرد چیاییەکە ناوی سەلیم بوو چووە ناو کۆشک هەموو دەرگاکانیان یەک یەک بۆ کردەوە خان مافور و گڵۆپ و فێچقە و ئاوی وەک مرواری و هەرچی گەنجینەی هەبوو پێشانی دا. چیایی ئەوەندەی شت بینی نایەتە ژمار. هەرچی لەسەر ڕووی زەوی هەبێ لە کۆشکی خاندا هەبوو. خانی پیر و بە ساڵاچوو بە مێوانی ئازیزی گوت، هەرچی ئەقڵت دەیگرێ و دڵت دەیخوازێ پێشکەشت بێ، بیبە. ئەم شتانە هەموو شتی چاکن بەڵام لەبیر نەکەی لە کاتی هەڵبژاردندا پەلە نەکەی تا پەشیمان نەبیتەوە بەڵام چیایی ئازا و نەبەر زۆر بە هەیبەت وەڵامی دایەوە شێرێک و خەنجەرێک و ئەس پێشی بە بەزم دەوێت ئەم سندوقانە وێنەیان نییە بەڵام من نامەوێن شیر و ئەسپم هەبێ ئەوانەیشم پێ پەیدا دەبێ ئەخ چیاییەک ئاخ با پیرە چە تاوانێکە کرد کە ئەسپ و شیرت ویست و خۆت لە کتێب نەگەیە چتاوانێکی کرد ئاخ با پیرەی ساوێل کە کو کاغەزێک و قەڵەمێکت نەخسە ناو هەک بەکەت با پیرە دەروونت پاک و سرت بەتاڵ بوو ئەگەر شتێکی وات بکردایە کتێب لە پۆڵا سوودی پتر دەبوو کە چارەنووسی خۆمان نایە دەستی نەمان دەزانی وشە لە دەمی شیر تیژترە و لە ئەسب بڵندتر و بەهێزترە جوانی حکمت و حکمەتی جوانی تێدایە باپیرە تۆوات کرد سەدان ساڵ دوا بکەوین وەک ئەوەی قوتابیەک درەنگ بگاتە پۆل و لەمێژ بێ دەرس خوێندرابێ. جۆرجیا نزیکە، تەنیا زنجیرە شاخێکمان لە نێواندایە. بەر لە سەدەیەک شۆتا ڕۆستاڤێڵ ی شیعرە نەمرەکەی خۆی لەبارەی شۆڕەسواری ناو پێستی پڵنگ نووسی. ماوەیەکی زۆر لە گۆڕەکەی گەڕان و سەراپای ڕۆژهەڵاتیان پشکنی، ئافرەتێک گوتی، گۆری لە هیچ شوێنێکا نییە بەڵام دڵی زیندووی لە هەموو شوێنێکدا لێدەدا. سەراپای مرۆڤایەتی چیرۆکی پرۆمیسۆس دەخوێنێتەوە کە لە قەوقاز بە زنجیل لە چیایەک بەسترابووە. عارەب هەزار ساڵ بەسەر لاپەڕەی شیعردا گریاون، پێش هەزار ساڵ هندەکان هەڵە و ڕاستی خۆیان لەسەر گەڵای دار خورما نووسییەوە. بە دەستی لەرزۆکەوە دەستم دایە و گەڵایانەو لە چاوی خۆم نزیک کردنەوە. ئەدی شیعرە سێ دێڕییە خۆشەکانی یابان، ئەدی چینی کۆن کە هەر پیتێک یان هێرۆگلیفێک بیرێکی تەواو دەگەیەنێت. ئەگەر شایەکانی ئێران شمشێر و ئاگریان نەهێنابایە داغستان، بەڵکو حیکمەتی فردەوسی و ئەوینی حافز و دلێری سەعدی و بیرقوڵی ئیبنی سینایان بهێنایە ناچار نەدەکران بە ڕاکردن بگەڕێنەوە. لە نیساپۆر سرم لە گۆڕی خەیامدا. لەوێ ئەو بیرم بۆ هات خەیامی هاوڕێ. ئەگەر تۆ لە باتی شا بەهاتی تایە لە وڵاتەکەمان خەڵکی چیاکان چەند بە شادومانی پێشوازیان دەکردی جەبر پەیدا ببوو ئێمە هێشتا شتمان پێنە دەخوێندرایەوە شیعری بەرز باوی هەبوو ئێمە هێشتا نوشتەیەکمان پێنەدەنووسرا. یەکەم جار سەربازی ڕووسمان ناسی پاشان شاعری ڕووس. ئەگەر چیاییەکانمان پووشکین و لێرمەنتۆڤیان بخوێندایەوە ڕەنگە مێژوو خۆی ڕێچکەیەکی دی بگرتایە. چیاییەک کە گوێی لە حاجی مورادی تۆڵستۆی بوو بە دەنگ خوێندرایەوە گوتی، کتێبی وا ژیرانە! هەر تەنیا بە خوا دەنووسرێ نەک بە بنیادەم. هەر شتێکی بۆ کتێب پێویست بێ هەمان بوو، ئەوینی بە سۆز، قارەمانی بە جەرگ، کارەسات، سرووشتی سەخت، بەڵام هیچ کتێبمان نەبوو. چەندمان کارەسات بینی، چەند پیاوی نەبەرد و دلێرمان هەبوو، چەند دەست دەمی چەقۆی دەگرت و چەند سنگ ناڵەی دەهات و لە دێدەمونای چیایی نزیک دەکەوتەوە سەدان ساڵە چەند کەس لە شاخان هات و چوون وەک هاملێت و ئۆلیڤیا و جوولێت بەڵام شەکسپیرمان نەبوو چەند ئاواز و مۆسیقا لە شاخان دەنگی دایەوە. چەند خوڕەی ڕووبار و جریوەی چۆلەکەمان بیست، بەڵام هیچ باخی چیاییمان نەبوو، چ بتهۆڤن سیمفۆنیای نەنووسی کە ڕێگای کورتی جولێت دوایی دەهات، دەبوو بە مەرگ و مردن چاو بە خوێنەکان نەک شاعیرەکان بە گوللە نەک بە وشە یادیان دەکردەوە. کاتێ چیاییەکان دوای شەڕێکی سەخت دژی جەردەکانی تەیموور لە نزیک کۆموخ، کەوتنە کۆکردنەوەی دەستکەوت کتێبێکیان لە گیرفانی کوژراوێک دۆزیەوە. پەڕەکانیان هەڵدایەوە تەماشای پیتەکانیان کرد، بەڵام کەسی وا نەبوو بتوانێ بیخوێنێتەوە. جا ویستیان بیسووتێن و مشکییەکەی بە با بکەن، لەو کاتەیە ژنێکی ژیر هاتە پێشەوە کە پارت و فاتیمەی ئازا بوو، گوتی، لەگەڵ ئەو چەکانە هەڵیگرن کە لە دوژمن دەستمان کەوتوون. چ پێویستمان پێ دەبێت کەس ناتوانێت بیخوێنێتەوە ئەگەر خۆشمان پێمان نەخوێندرێتەوە مناڵەکانمان یان نەوەکانمان دەیخوێندنەوە ئێمە نازانین چی تێدایە ڕەنگە چارەنووسی خۆمانی تێدا بێت لەو شەڕەدا کە سوارەکاتی تینوسی لەگەڵ عرباندا کردی عربێکی یەخسیر کرد عرب ئەسپ و چەک و زرەی دانا بەڵام نەویست ئەو کتێبەدا بنێ کە لە سنگی خۆی شاردبیەوە. سوارەکات چەک و ئەسپی دیلەکەی دایەوە بەڵام فەرمانی دا کتێبەکەی لێبستێنن گوتی، ئێمە ئەسپ و شمشێرمان گەلێ زۆرە بەڵام هیچ کتێبمان نییە، عارەبینە، ئێوە کتێبتان زۆرە، بۆچی بە کتێبێک ڕەزیلیمان پێ دەکەن؟ جەنگاوەرەکان پێکەنین و بە سەرکردەکەیان گوت، ئێمە چ پێویستمان بە کتێبە؟ پێمان ناخوێنرێتەوە بگرە نازانین چۆن دەگیرێ ماقوڵە ئەمە لەباتی ئەسپ و چەک بگێڕینەوە ئەو کاتە دێ کە بخوێندرێتەوە ئەو کاتە دێ کە بۆ چیایی لە چاکەت و پەپەخا و ئەسپ و خەنجەر زۆر بە کەڵکتر بێ شای ئێران کە پەلاماری داغستانی دا و خراپی بۆ هات ئەو گەنجینەیەی شاردەوە کە هەرگیز لێی جودا نەدەبووەوە. شەپکەیەکی لەسەر جێگاکە دانا، کەناڵێکی لەسەر هەڵکەندرابوو، ئەوانەش کە لە دیار بوون هەموو بە فەرمانی شا لەسەریان درا. لەگەڵ ئەمەشا مورتەزال خان شوێنەکەیی دۆزییەوە. سندووقە زێڕوزیو و مروارییەکان و هەموو تاڵانێکی شای کەوتە بەردەست. بیست بارە ئێستر بوو. گەنجینەکە هەندێک کتێبی فارسی تێدا بوو. سوورخاتی یەک خۆڵی باوکی مورتەزال خان گەنجینەکەی کۆڵییەوە گوتی، کوڕم گەنجینەیەکی گەورەت دۆزیوەتەوە بەسەر جەنگاوەرەکانی خۆتی دابەش بکە ئەگەر حەزیژەکەی بیفرۆشە لە هەردوو بادە دەتوێتەوە بەڵام دوای سە ساڵی دیچیاییەکان دڕ و گەوهری ناو ئەم کتێبانە دەدۆزنەوە مەیان شوێنە لە هەموو گەوهرێک بەنرخترن شامیل سکرتێریی هەبوو محەممەد زاهری کەرخی قەت قەت لێ نەدەگەڕا بچێتە شار محەممەد زاهیر ئەمەی زۆر لە دڵگران و گوتی تۆ بڕوا بە من ناکەی ئێمان لێم گەڕێ لێم گەڕێ بچم شەڕ ئێمامیش گوتی ئەگەر هەمووش بفەوتێن دەبێت تۆ هەر بمێنی ئەو پیاوەی بە شم شێر دەجەنگێ یەکێ دەبێت جێی بگرێتەوە بەڵام مێژوو نووس نە. تۆ کتێبێک لەبارەی شەڕەکانمانەوە بنووسە. محەممەد کتێبەکەی تەواو نەکردبوو و ئەمری خۆی کرد. بەڵام کوڕەکەی کارەکەی باوکی تەواو کرد. ئەو کتێبە ناوی بریسکانەوەی شیری ئیمام لە هەندێ شەڕیدایە. شامیل خۆیشی کتێبخانەیەکی گەورەی هەبوو، بیست و پێنج ساڵ بوو، لە دە ئێسترانی بار دەکرد و لەگەڵ خۆیدا لە شوێنێکەوە دەیگواستەوە شوێنێکی دی. بەبێ کتێبخانە نەدەژیا. کاتێک کە لە چیای گۆنیب بەدیل گیرا داوای کرد شمشێر و کتێبەکانی بدەنەوە. پاشان کە لە کڵوگە بوو بە هەموو دەمێ داوای کتێبی دەکرد دەیگوت شمشێر گەلێ شەڕی دۆڕاندووە بەڵام کتێب هیچی نەدۆڕاندووە. کاتێ جەمالەدین لە ڕووسیا هاتەوە ئیمام ناچاری کرد جلوبەرگی چیاییانەی خۆمان لەبەر بکات بەڵام دەستی لە کتێبەکانی نەدا. بەوان کەسانەی گوت کە دەیانەویست کتێبی گاوری بخرێتە ناو ڕووبارەوە دەیگوت، ئەم کتێبانە تەقەیان لێ نەکردوین و کەسیان نەکشتووە ئەوەی کتێب هەتک بکە کتێب هەتکی دەکات. زۆرم مەراقە بم زانیایە ئەو کتێبانە چی بوون کە جەمالەدین لە سانت پەترسبۆرگ لەگەڵ خۆیدا هێنابوون. داغستانیەکان نووسینی تایبەتی خۆیان نەبوو. زۆر جار وشەیان بە زمانەکانی دی دەنووسی. ئەمانە لەسەر بێشکە و لەسەر خەنجەر لەسەر تەختەی ساپیتە و لەسەر بەردە کێڵ هەڵکەندرابوون، بە زمانی عارەبی و تورکی و جۆرجی و فارسی بوون. ئەم دەستنووسە ڕازاوانە زۆر بوون و کەمیان کۆکراونەتەوە، بەڵام هیچێکیان بە زمانی تایبەتی خەڵک نەنووسراونەتەوە. چیایی کە نەیدەزانی ناوی خۆی بنووسێ، وێنەی شمشێر و ئەسپ و باڵندە و چیاکانی دەکێشا. هەندێ نووسینی سەر قەبران مانایان بەم جۆرەیە، ژنێک لێرەدا ڕاکشاوە کە ناوی، بوگب باییە عەمری خۆی تەواو کرد و لە تەمەنی سەد ساڵیدا مرد. کوبا عەلی لێرەدا راکشاوە کە لە تەمەنی سێ سەد ساڵیدا لە شەڕێکی دژی ئاجار خاندا مرد. کە لە پارچەی بێ نمود لە باتی کۆمەڵە بەرگێک مێژوو کەمێک وشە و دەستەواژەمان بۆ ماوەتەوە. کاتێک کە لە ئامۆژگای ئەدەبدا دەمخوێند پیرەمێردێکی چاکی ڕدێن بۆز کە ناوی سێرجی ئیڤانۆڤچ ڕاتسیگ بوو ئەدەبی کۆنی گریکی پێدەداین. هەموو دەقە کۆنەکانی لەبەر بوو بەشی زۆری لێ بە گریکی دەخوێندنەوە ئەشقی گریکە کۆنەکان بوو حەزی لێ بوو هەستی خۆیان بەرامبەر دەربڕێ کەم شارانەی دەخوێندەوە بە جۆرێکی وا دەیخوێندنەوە دەتگون و سەرەکان خۆیان دانیشتن و گوێیان لێگرتووە. دەترسا نەوەک هەڵەیەک بکات وەکو مسلمانێکی ئیماندار وابوو کە بە ترسە و ئاەتی قورآان بخوێنێتەوە نەوەک هەڵەیەک بکات. وای دەزانێ شتانی بۆمان بازەکە لە مێژە دەیانزانین هەرگیز بە خەیاڵی نەدەهات کەس هەبێ ئۆدیسە و ئێلیا دەنەزانین. وای دەزانی ئەو گەنجانی تازە لە شەراتونەتەوەم چوار ساڵە هیچیان نەکردووە هەر هۆمەر و ئەسخیلۆس و یۆرپیدسیان خوێندووەتەوە. ئەو ڕۆژەی کە بۆی دەرکەوت ئێمە ئەوەندە کەم زانین، هەر وەخت بوو لە هەژمەتان بگری. لە هەموویان پتر سەری لە من سوڕمابوو. ئەوانەی دی بە لانی کەمەوە شتێکیان دەزانی، بەڵام کاتێ کە لە منی پرسی باسی هۆمەر بکەم، من بە بیرم هاتەوە کە مەکسیم گۆرکی بە سلێمان ستالسکی. ی گوتبوو هۆمەری سەدەی بیستەم. ئیدی دەستم پێکرد باسی سلێمانم بۆ کرد، پرۆفیسۆرەکە زۆر بە کەسرەوە تەماشای کردم. تۆ لە کوێ گەورە بووی؟ ئۆدیسەت نەخوێندۆتەوە؟ پێم گوت من لە داغستان گەورە بوویم. کە تا بەم دوایە کتێبی بە خۆیەوە نەدیوە، بۆ ئەوەش تاوانەکە لە سەر خۆم سووک بکەم بە ئاشکرا خۆم بە چیایی کێوی دایە قەڵەم. پاشان پرۆفیسۆرەکە قسەیەکی وای کرد قەت لە بیرم ناچێتەوە. پرۆفیسۆرەکە گوتی، گەنجۆ! تۆ ئەگەر ئۆدیسەت نەخوێندبێتەوە دیارە لە کێوی خراپتری، بەربەری، دڕندەی. ئێستا کە دەچمە یۆنان و ئیتالیا هەمیشە پرۆفیسۆرەکەی خۆمم دێتەوە یاد، وشەکانی، هەستی بەرامبەر ئەدەبی کۆن. بەڵام من کە بە حاڵ دەمتوانی بە ڕووسی بنووسم و بخوێنمەوە چۆنم بتوانیایە هۆمەر و سۆفۆکلیس و ئارستۆ و هیسیۆ بناسم؟ لەم دونیایەدا داغستان زۆر شتی بەدەست نەدەگەیشت لە زۆر گەنجینە بێبەش بوو زۆر جار ئەوەم باس کردووە چۆن ماکسا کۆڤای گۆرانیبێژ کاتێک کە گوێی لە تاتام مردادۆڤ بوو گۆرانی دەڵێ گریا مردادۆڤ قەت هیچی نەخوێندبوو ئەو کاتە تەمەنی شەست ساڵ بوو هەموو دەیانزانی دەنگی گۆرانیبێژەکە ماکسا کوکڤای بزواندووە بەڵام خۆی گوتی من لە داخانەگریم دەنگی چەند خۆشە ئەگەر لە وەختی خۆی مامۆستای هەبایە دنیای شێت دەکرد تازە تازە تێپەڕی هەر کاتێک کە بیر لە چارەنووسی داغستان دەکەمەوە ئەم قسانم دێتەوە بیر ئەمانە هەرتەنیا لەگەڵ حاڵی تا تامدا ناگونجێت چەند گۆرانی بێژ و جنگاور و هوەرمەند و زۆران باز بێ ئەوەی دنیا بە بەهرەیان بزانێت چوونەتە ناو گۆڕەوە ناویان لەبیر کراوە بێگومان ئێمەش چالیاب پنس و پۆدۆپنیستی خۆمان هەبوو عوسمان عەبدوڕەحمانۆڤی هەرقلمان ئەگەر شانبەشانی ئەو هێز و تاقەتەی کە هەی بوو کارامەی هوەریشی هەبایە دەبۆ زۆرانبازێکی نەبەز و بێوێنە بەڵام ڕاهێنەری نەبوو. ئێمە هیچ ئامۆژگایەکی مۆسیقا شانۆ کۆلیج ئەکادیمیا و بگرە قوتابخانەشمان نەبوو تابلۆی پیرۆزمان نییە باسی ڕۆژگاری کۆن بکە وای لەم ژیانە بەڵام ڕێگامان دوایی نایە ئەو چیرۆکەی باپیرە گەورەکانمان بە شیر دەستیان پێکرد من وا بە قەڵەم تەواوی دەکەم چیایی نەیدەزانی قەڵەم بگرن و وشە حنجە بکەن بیان ویستایە تەسلیم بن وەک زابارۆجییەکان پەنجەی ئەسپێکوژیان دەخستە بینی شادە نوێژە و دۆڵە درێژە و بەم جۆرە بەرزیان دەکردەوە یان شتێکی لەمە جوانتریان ڕسم دەکێشاوە بۆ دوژمن دەچوون چیاییەکان نیان دەزانی چۆن قەڵم بگرن پیتەکان چۆن بنووسن کە دوژمن داوایان لێ دەکردن خۆیان بەدەستەوە بدەن یان ئاڵایەکیان هەڵدەکرد یان شتێکی ئاشکراتریان دەردەهێنا و ڕەوانیان دەکرد لەبارەی داغستانەوە گوتراوە وەکو گۆرانییەکی نەنووسراو و نەگوتراو وایە کەوتووەتە نێو سندووقە بەردێکەوە، کێ دەری دێنێ؟ کێ دەینووسێتەوە؟ کێ دەیبێژێ؟ پیت و وشە و کتێب کلیلی تۆپی ئەو سندووقەن، چ دەستێک کلیلی قوفڵی قورس و کۆتی سەرداغستانی هەڵگرتووە؟ زۆر کەس لە قوفڵەکە نزیک بوونەوە، هەندێ جار پەلکەی سەر قوفڵەکەشیان لا دەدا بۆ ئەوەی تەماشای ژوورێ بکەن. داغستانییەکان خۆیان هێشتا نەیان دەتوانی قەڵەم بە دەستەوە بگرن کە زۆر مێوان و ڕێبوار و زانا بە زمانەکانی دی وەک عارەبی و فارسی و تورکی و یۆنانی، جۆرجی و ئەرمەنی و فەرەنسی و ڕووسی، دەربارەیان دەنووسی. داغستان لە کتێبخانە کۆنەکانە لە ناوی تۆ دەگەڕێم و لە زۆر زماناندا دەیدۆزمەوە. ناوی دەربەند و کوباچی و چێرکێ و خونزا خاتووە سوپاسم بۆ ئەو ڕێبوارانە ئەگەر چی نەشیان توانیوە لە ئاڵۆزی و قۆڵی بگەن. بەڵام لەگەڵەوە شایەکەم کەس بوون ناویان بۆ ئەو دیو شاخان بردن. ئینجا پوشکین و لێرمەن تۆ قسەی خۆیان کرد. بە قرچەی نیوەڕۆ لە ژێر ڕەوەزەوە شاخێکی داغستان کەوتبووم بە گولە پێکرابووم و بە ئاستەم هەناسەم دەهات دێڕی جوانم مەرلینسکیش ئەمەی نووسی ئەو چێلەی لەسەر گۆڕی دەستگیرانەکەی چەقان لە گۆڕستانی دەربەند هەرماوە ئەلکسەندەر دۆماس سەری لە داغستاندا هەروەها پۆلیجایف کە شعری ئەرپێلی و چیریورتی نووسیوە هەریەکە بە شێوەی تایبەتی خۆی لەبارەی تۆی نووسی بەڵام هیچێکیان وەکو لێرمەند تۆفی گەنج و لیۆ تۆلستۆی بەختیار وا بە قوڵی تێت نەگەیشت و سەری بۆزن بە پێشەوانە کۆت دەکەم کە گۆرانیان بۆ چڕیت مسلمان چۆن قورآن دەخوێنێتەوە ئاوەها ئەم کتێبانە دەخوێنمەوە ئەو ڕۆژەی کوڕ ناوی لێ دەندرێ ڕۆژی خۆشییە داغستان ئەو ڕۆژەی کە یەکەمجار ڕۆڵەکانێ بە زمانی خۆیانە لەبارەی تۆیان نووسی لەوە کەمتر نییە هەڵی خۆمم لەبیرە کاتێکە ویرا بە سی لێڤنای یەکەم مامۆستام بانگ بانجی کرد مەلای تەختە و داوای لێکردم ناوی تۆ بنووسیم نووسیم داگستان، ڤێراڤا شرۆڤەی کرد کە داغستان ناوی شوێنە و دەبێ پیتی یەکەمی بە شێوەی گەورە بنووسرێ. جا نووسیم، داغستان. وامزانی هەردووکیان گەرەکن. جاری سێیەم ڕاستم کردەوە. تۆش وات لێ نەهات؟ داغستان. کە فێر بووی ناوی خۆت بنووسی، زۆر جار ناچار دەبووی لە سەرەتاوە دەست پێ بکەیتەوە. پیت و ئەلفوبێت هەڵدەبژارد، بە پیتی عارەبی و لاتینی و ڕووسی نووسیت. تووشی زۆر هەڵە بووی. کە شوێنێک پیتی گەورەی بیوسای بە پیتی گچکەت دەنووسی و کە شوێنێک پیتی گچکی بیوسای بە هی گەورەت دەنووسی. داغستانەکەم. تەنیا بۆ جاری سێیەم بوو کە توانیت بە ڕاستی بنووسیت. ئەمانە ناوی یەکەم کتێب و گۆڤار و ڕۆژنامەکانی داغستانن. ئەستێرەی بەیان، تیشکی نوێ، چیایی سوور، جەیران، پەندی چیا، ئەفسانەی کۆمیک، ئاوازی لەک، چیرۆکی دارجین، شعری لازجی داغستانی سۆڤێتی هەموو بە زمانی زگماک بوون ئەمانە بەس ناونیشان نین هەڕووباڵن ساڵ 1920 پاژەوەی لێنین لەگەڵ وەفدی داغستانی ڕاوێژی کرد سێشتی لە هەمووشتان پێویستری بۆ وڵاتە شاخاویەکەمان نار گەنم قوماش، چاپ. داغستان ئەسپ و خەنجەری هەبوو، لێنین کتێب و گەنمی بۆ نارد، شۆڕش خۆی دەسەر لانیکی داغستان داهێنا، داغستان دەریای بینی، خۆی بینی، ڕابردوو ئایندەی خۆی بینی و لەبارەی خۆیەوە دەستی بە نووسین کرد. سلێمان ستالسکی داوای لە مەکسیم گۆرکی کرد، ئێمە هەردووکمان پیرین. ژیانی خۆمان بردە سەر و دنیامان دی. هەردووکمان کتێبمان هەیە، بەڵام تۆ خوێندەواری و. لەسەر کاغەز نووسی کەچی من گۆرانی دەڵێم چونکە نازانم بنووسم ئێمە ڕەمزی داغستان و رووسین رووسیا خوێندەوارە لە داغستانە زۆربەی خەڵک هێشتا نازان ناوی خۆیان بنووسن لە باتی ئیمزا پەنجەمۆر دەکەن ناتوانن تی پێک نووسری ڕۆشنبیرمان بۆ بنێرن بۆ ئەوەی باسی ئێمە بۆ سەراپای وڵات و تێگڕای دنیا بکەن ئەفەندی کەفاایف تەرجمانی نێوان سلێمان ستالسکی و گۆرچی بوو گۆرچی هەرێی دا سلێمان چی دەوێ بۆی بکە بەڵام گوتی مەبەستیشی کەپایک بوو ئێستا نەوەیەکی گەنج و بەهرەداری ڕۆشنبیر لە داغستان پێگەیوە ئەگەر داغستانیەکان خۆیان بە هەموو زمانەکانی کۆمارەکە لەبارەی وڵاتی خۆیانەوە بنووسن زۆر زۆر باشترە چونکە گۆرکی گوتی ئێمە پەندێکمان هەیە دەڵێ دۆخی ماڵ لە نێو دیوارەکانیەوە باشتر دەزاندرێ ئەو نەوەگەنجەی گۆرکی باسی کردو ئێستا پێگەی و کەوتۆتە ساڵانەوە زۆر کتێبیان لەبارەی داغستانەوە نووسیوە و هێشتا دەنووسن لە سەردەمی کۆندا باوک شیر و پاندوری بۆ کوڕی بە میرات بەجێ دەهێشت ئێستا قەڵەم و کتێب بەجێ دێڵێ ڕۆژ نییە لە داغستانا کوڕێک بەسەر دونیا نەکەوێ، ڕۆژ نییە کتێبێک دەرنەچێ. هەر بابایە لەبارەی داغستانی خۆیەوە دەنووسێ، باوکم پەنجا ساڵ زیاتر نووسی، تەمەنی درێژ نەبوو، ئێستا من دەنووسم بەڵام منیش ئەو هەموو شتەی دەمەوێ پێم نانووسرێ، بۆیە لەباتی خەنجەر قەڵەمێک و دەفتەرێک لە سەرینگانی منداڵەکانم دادەنێم و من و باوکم یەک داغستان و عەینی داغستانمان هەبوو. بەڵام داغستان لە زمانی پێنووسەکانماندا زۆر جودایە. هەر کەسە دەستخەتی خۆی، پیتی خۆی، شێوازی خۆی، ئاوازی خۆی هەیە. بەم جۆرە گالیسکەکە دەڕوا و لە ڕێگەی دوور و درێژی خۆیەوە لێخوڕەکانی دەگۆڕێ. باوکم دەیگوت، لەبارەی ئەو شتەوە بنووسە کە دەیزانی.